بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. بەڵێ خەریک بووم هەروا لە ناکاوە بێ پێشەکی دوور و درێژ دەبووم بە ئەکتەر. ئەم دەفتەری دەورەش کەوا لە ژێر باڵمدایە بە نرخترین دەفتەرە کە لە ژیانمدا نابێتمە ژێر باڵ. هەموو هەستم وا جۆشی سەندبوو کە خەریک بووم دەست بکەم بە گریان. کە گەیشتمەوە ماڵ و مەسەلەکەم بۆ سێدنی گێڕایەوە لە خۆشییا چاوی وەک دوو کوژەکەی شین بریسکانەوە. جارێ لە پێشا ڕووی کردە پەنجەرەکە و هەردوو چاوی بەرەو. دوور دایان لە شەقەی باڵ و تاوێک بێ خوستە ڕامە، ئینجا یەکسەر ڕووی کردەوە من و وتی. چارلی، ئەمەیە ئەو نوختەیەی کە کاروانی ژیانمانی لێ وەرچەرخا و کەوتە سەر ڕێبازێکی تر. داخی گرانم، خۆزگە دایکم ئێستا لێرە دەبوو. وتم. سیدنی گیان، باش بیری لێ بکەرەوە، چل هەفتە لە. دوو پاوەند و دە شلنگ دەکاتە چەند؟ بە مستەر هامێڵتنم وتووە کە تۆش لە هەموو مەسەلەکانی شانۆدا شارەزای، لەوانەیە بە هەردووکمان زیاتریش وەرگرین. هەرچییەک بێت، ئەمساڵ دەتوانین شەست پاوەند پاشەکەوت بکەین. پاش ئەوەی هەردووکمان نەختێ هاتینەوە سەرخۆ و لە جۆش کەوتین، کەوتینە لێکدانەوەی کەم و زۆری پارەکە و لە کۆتاییدا گەیشتینە ئەوەی کە دوو پاوەند و دە شلنگ بۆ دەوری ئەوها گەورە زۆر نییە، بۆیە سیدنی، چوو بۆ لای مستەر هامیلتن تا هەوڵێکی لەگەڵدا بدات بەڵکو نەختێ پارەکە زیادکە بەڵام ئەم بە ققەی مویەک نەهاتە پێشەوە و لەسەر دوو پاوەن و دەشڵنگەکە پێی داگرت کە دڵنیا بووین هیچ ناکرێ سێدنی کەوتە خوێندنەوەی دەورەکە بۆم و یاریدەدانم لە لەبەرکردنی دا و ئەگەرچی زۆر گران و دوورودرێژیش بوو بەڵام هەموویم لە یەک ڕۆژا لەبەر کرد. دەستمان کرد بە پرۆڤەکردن هەموو دەورەکەم بە باشی و ڕەوانی لەبەر بوو شتێک نەبێ کە باش بۆم نەدەهات ئەویش ناوی مستەر پێر پۆنت مۆرگن ناوێک بوو. من لە جیاتی پێر پۆنت دەموت پەتەر یێن. ئەم پرۆڤانە زۆر شتیان لەبارەی تەکنیکی شانەوە وەدەرخستم کە بەر لەوە هیچم لێیان نەدەزانی. پاش چەند پرۆڤەیەک چونکە زۆر باشم دەکرد، بە سەرسوڕمانەوە لێی پرسیم، ئایا لەوەوبەر هیچ کاری شانۆگەریم کردووە کە وتم نەخێر، خۆی و ئەوانی دەوری زۆر بە شادییەوە کەوتنە پێداهەڵدانم. پاش تەواوبوونی پرۆڤە، بابەتەکە خرایە سەر شانۆ. دەورەکەی خۆم تا بڵێی بە باشی بینی. بە هەر قسەیەک لە قسەکانم بینەرانم دەهێنایە پێکەنین. ئەمەش وابزانم لەبەر ئەوە بوو کە قسەکانم بە قەدەر خۆم نەبوون. بەڵام شانۆگەرییەکە خۆی زۆر سەرکەوتوو نەبوو. رەخنەگران بێڕەحمانە دایانە بە رەشەبای رەخنە. لەگەڵ ئەمەشا من ئافەرینێکی زۆرم لە لایەن ئەوانەوە بۆ نووسرا و زۆریان بە شان و باهوم دا هەڵدا. یەکێک لەو ئافەرینانەم لە هونەرمەندێکی کۆن و بەناوبانگی ئەو کاتەوە پێگەیشت کە لە کۆتایی قسەکەیدا وتی، ڕۆڵە هەرگیز نەکەی ئەم جۆرە شتانە لە خۆت بایی بیت و خۆت لێ ون بێ، هونەرمەندی ڕاستەقینە دەبیش دەبێ هەمیشە بێ فیز و لە سەر خۆ بێت. پاش ئەوە ژمارەیەکی ڕۆژنامەیەکی ناسراوی ئەو کاتەی نیشان دام کە نووسینێکی کورتی ڕەخنەگرانەی لە بارەی شانۆگەرییەکەوە تێدا بڵاو کرابۆوە کە تا ئێستاش ووشە بە ووشە لە بیرمە. ڕەخنەگرەکە پاش هێرشێکی زۆر بۆ سەر شانۆگەریەکە نووسیبووی، بەڵام سەرەڕای هەموو ئەمانە پیاو نابێ شتێکی زۆر گرنگ لەبیر بچێ ئەویش دەورەکەی سامییە کە منداڵێکی ڕۆژنامەفرۆشی سەرگەردانی سەر شەقامەکانی لەندەنە و زۆربەی بەشە کۆمیدیەکەی شانۆگەریەکە ئەو دەینوێنێ. بەڕاستی وەستا چارلی چاپلن ئەو منداڵە بلیمەت و وریایە دەورەکەی خۆی تا بڵێی بە جوانی دەبینی. هەرگیز ناوی ئەم کوڕە بەر لەمە نەمبیستووە بەڵام لە قوڵایی دڵەوە هیوادارم کە لە دوا ڕۆژێکی نزیکا شتی زۆر گەورە گەورەی لەبارەوە ببیستم. سیدنی برام یەک دەرزەنی لەم ڕۆژنامەیە کڕیبوو. پاژەوە، دەستمان کرد بە پڕۆڤەی شەرلۆک هۆڵمز. لەو بەینەدا لەگەڵ سیدنی پێکەوە چووین بۆ نەخۆشخانە بۆ سەردانی دایک، بەڵام سیستەرەکە سیدنی بردە ئەولا و. گوێم لێ بوو وتی. ئەم منداڵە توانای ئەوەی نییە دایکی لە ژوورێکی کللدراودا ببینێ. کە بە خۆمیشیان وت. ئایا ئەتەوێت دایکت لە ژوورێکی داخراودا ببینی؟ وتم نا، نا، نامەوێ، نا. سێدنی چوو بۆ لای. دایکم ناسیبوویەوە و بە تەواوی هاتبووەوە سەر خۆی. پاش نەختێ سیستەرێک هات بە دوای منیشا و وتی. دایکت وەزعی باشە و ئەتوانی بێی بۆ لای. کە چووم، هەموومان پێکەوە لە ژوورەکەیدا دانیشتین. بەر لەوەی هەڵسین، بردیمە لاو و بە گوێیدا چرپاندم. ڕۆڵە کوڕم، زۆر ئاگات لە خۆت بێ، چونکێ لەوانەیە بتهێنن بۆ ئێرە. بەسە زمانە هەژدە مانگی ڕەبەق لەوێ مایەوە، ئینجا هاتەوە سەر خۆی. تیپەکەمان بارگەی پێچایەوە و گەشتەکەی دەستی پێکرد. شەش مانگ بوو بەم شار و بەو شاردا دەگەڕاین و نمایشمان دەکرد. لەم ماوەیە سیدنی شتێکی وای لە کاری سەر شانۆ هەڵنەکڕاندبوو، بۆیە ناچار بووبوو لە خەونە کۆنەکانی، واتە بوون بە ئەکتەر، واز بێنە و لە مەیخانەیەکە ببێ مەیجەر. بەردەوام نامەی بۆم دەنووسی و لە هەواڵی خۆی و دایکم ئاگاداری دەکردم، بەڵام من لە وەڵامدانەوەدا تەمەڵ بووم و کەمتر وەڵامم دەدایەوە، چونکە دەستخەتەکەم باش نەبوو. ئەمە وای لێ کردبوو جارێکیان نامەیەکی زۆر بە سۆزم بۆ بنووسێ کە زۆر کاری تێ کردم. نووسیبووی کە من لە تۆ بەو لاوە و تۆش لە من بەو لاوە کەسی ترمان لەم دنیایەدا نییە بۆیە هەرگیز نابێ نامەم لێ ببڕی تا منیش دڵم هەمیشە بەوە خۆش بێت کە برایەکم هەیە یەکسەر وەڵامم دایەوە ئێستا ئەو بەلای منەوە بوو بە شتێکی تر و نامەکەی لە دڵمدا خۆشەویستییەکی بەهێزی ئەوتۆی چاند کە بە درێژەی ژیانم سارد نەبۆوە. لە گەشتەکەدا هەر بە تەنها دەژیام. لە سەرەتادا لەگەڵ ژن و مێردێکا دایاننام، بەڵام پاش چەند ڕۆژێک هەڵم نەکرد و بەجێم هێشتن. ئەم تێکەڵاو نەبوونی خەڵکە تەنانەت ڕێوشوێنی قسەکردنیشی لە بیر بردبوومەوە، بۆیە ئەگەر لە ناکاوە تووشی یەکێک لە ئەندامەکانی تیپەکە ببوومایە، دەپەشۆکام و نەمدەتوانی یەکسەر وەڵامی پرسیارەکانی بدەمەوە. ناچار لا دەچوون لام. خۆشم کەمتر حەزم بە تێکەڵاو بوون لەگەڵ خەڵکا دەکرد، جگە لەمە کەمتەرخەمی و بێ سەرەوبەرەیی لە ڕەفتاردا سەریان لێم هەڵدا. کە دەچووین بۆ گەشت لەگەڵ تیپەکەیا هەمیشە دوا دەکەوتم. نە قژم شانە دەکرد، نە خۆم ڕێک دەخست، بۆیە هەر بەردەوام لەسەر ئەمە ڕەخنەم لێ دەگیرا. بۆ هاودەمی بێچووە کەروێشکێکم کڕی و هەمیشە لەگەڵمدا بوو. بە ڕۆژەوە لە ژوورەکەما لەناو سنووقێکا دەمشاردەوە تا خاوەن خانووەکە نەیبینێ. بە شەوان دەرم دەکرد دوو یاریم پێ دەکرد. وام فێر کردبوو هەر کە تەقە بهاتایە خێرا خۆی دەکوتایە ناو سندووقەکەوە و تا جارێکیان پیرژنە سەر ئاسنینەی خاوەن ژوور لە ناکاوە خۆی کرد بە ژوورە. کە گەیشتە ناوەڕاستی ژوورەکە بۆنی میز و پشقل چوو بە سەریدا. پاش ئەوە نەختێ ڕاما و لووتێکی هەڵقزاند و بێ قسە یەکسەر بۆی دەرچوو. بەڵام دوای چەند ڕۆژ کەروێشکەکە ئاسەواری نەما و هەرچەند پرسیارم لێ کرد خۆی لێ بێ ئاگا کرد. پاشەوەی چل هەفتەمان بە نمایشکردن لە شارەکانا ڕابوارد، بەرەو لەندەن گەڕاینەوە، تا لە دەوروبەری لەندەنیش هەشت هەفتەی تر بە نمایش بەرینە سەر. هۆی ئەمە ئەو سەرکەوتنە گەورەیە بوو کە شانۆگەرییەکەمان وەدەستی هێنابوو. تا ئێستا هەر بنەگەی لەندەنمان لەو ژوورەدا بوو کە ماوەیەکی دوور و درێژ لەوەوبەر بە دەستکورتی لە پاونڵد ترێس گرتبوومان. بەڵام ئێستا پێکەوە لەگەڵ سێدنیدا بڕیارمانە بگوێزینەوە بە شوێنێکی خۆشتر لەسەر شەقامی کەندکتن بڵێ ئێمەش وەکو مار دەمانویست کاژێک فڕێ بدەین جگە لەمە بە کارەبدەسانی تیپەکەم وتبوو کەوا سیدنی برام شتێکی لە شانۆدا لەباردایە و داوام کرد کارێکی بدەنیە ئەوە بوو خوا کردی و بەسی و پێنج شلنگ لە هەفتەیەکە دامەزرا بە درێژەی ماوەی گەشتەکە سێدنی نامەی لە دایکم نەدەبڕی، لە کۆتایی گەشتی دووەمماندا نامەیەکم لە نەخۆشخانەکەوە پێگەیشت کە تێیدا نووسرابوو، دایکت بە تەواوی چاک بۆتەوە. بەڕاستی هەواڵێکی خۆش بوو. دەست و بردەستمان کرد بە تەگبیرکردنی مەسەلەی دەرکردنی و هێنانی بۆ لای خۆمان، بۆ شاری، Reading، بەم بۆنە خۆشەوە خانوویەکی بچکۆڵە و یەکجار دڵگیرمان گرت کە دوو ژووری نوستن و ژوورێکی دانیشتنی تێدا بوو، لە سووچێکی ژووری دانیشتنەکە پیانۆیەک دانرابوو، من و سیدنی خێرا خواردنێکی چاکمان ئامادە کرد و ئینجا بەپەلە بەرەو ئێزگەی شەمەندەفەر تێمان تەقاند بۆ پێشوازیکردنی دایکم. لەگەڵ ئەوەشا کە هەردووکمان لە خۆشیدا پێمان زەوی نەدەگرت، کەچی نیگەرانییەکی بێسەروشوێنیش دڵی داگرتبووین، جگە لەمە من بەش بە حاڵی خۆم غایلەیەک دڵی چۆڵ نەدەکردم. چۆن دەتوانین لەگەڵ ژیاندا ڕایهێنینەوە تاوەکو جارانی لێ دێتەوە؟ پاش ماوەیەک چاوەڕوانی شەمەندەفەرەکە گەیشت. بە پەرۆش و بێ ئارامییەوە سەیری سەروچاوی یەکە یەکەی ئەو خەڵکەمان دەکرد کە دادەبەزین. لە دواییدا دۆزیمانەوە. بە زەردەخەنەوە لەسەر خۆ بەرەو لامان دەهات. بەڵام ئەو هیچ سۆزێکی ئەو تۆ توندی دەل نەدەبڕی ئەگەرچی بە ڕووخۆشیەوە چاک و خۆشی لەگەڵا کردین لە ڕێگا لە ناو عربانەدا باسی دەیەها مەسلەی جۆرا و جۆرمان کرد بە شەو قوشادیەوە هێنامانەوە ماڵ بە ئەنقەس هەندێک گوڵم لەو ژوورەدا دانابوو کە بۆ نووسنی تەرخانمان کردبوو پاشان هەر بەدەم گەڕانەوە بە ژوورەکانە هاتی نەژووری دانیشتن ڕۆژێکی بەر خۆرەتاو بوو. ئاپارتمانەکە لەسەر شەقامێکی هێمن و بێدەنگ بوو، کە ئەمەمان بە شتێکی باش زانی لە کاتی گرتنیدا، بەڵام ئەم هێمنی و بێدەنگییە ئێستا مایەی پەستی و دڵگوشرانە و ئەگەرچی بەیەگەیشتنەوەی هەرسێکمان دەبوو دڵم لە شادی کەیل بێ کەچی خەمبارییەکی گران چۆکی بەسەرمدا داکوتابوو. دایکە بەسەزمانەکەم لە ژیاندا جگە لە ئاواتێکی بچووک واتە ڕۆژێک بێت و نەختێک بە خۆشییەوە بێ پەروا گوزەران کا، بەو لاوە هیچ مەبەستێکی تری نەبووە. بەو دیمەنەی ڕۆژانی ناخۆشی و چەرمەسەرەی کۆنی دەهێنایەوە بیرم. ئەمەیش لە بێبەختی منەوە بووە، گینا دایک چۆن دەبێ تەمای دڵتەنگی و خەمباری بۆ ئادەمیزاد. بەڵام لەگەڵ ئەمەشا هەرگیز نەمهێشت، نە لە سەروڕوومدا و نە لە قسەمدا ئاسەواری ئەم ڕاستییە دەرکەوێ. تەنانەت سەرو هەیئەتیشی گۆڕراوە. لە تەمەنا نەختێک بە ساڵا چووە و لە لەشدا تۆزێک پڕتر بووە. هەمیشە شانازیم دەکرد بە دیمەنی ڕێک و پێک و شێوەی خۆ دەرخستنیەوە لە بەردەم خەڵکدا. بەڵام ئێستا زۆر پنتی دیارە. دیار بوو دەیزانی لەو ساتەیا بیرم لە چی دەکردەوە بۆیە هاوڕێکی لێم دایەوە بە چاوێکی پڕ پرسیارەوە سەیری. تیسکێکی قژی ئاڵۆزا و لەسەر خۆ بۆم ڕێخستەوە بە زەردەخەنەیەکەوە پێم و دایکە گیان بەر لەوەی چاو بە برادەر و ناسیاران بکەوێ دەبێت لەو پەڕی ڕێک و پێکی دابیت سەیرێکی کردم و دوایی نەختێ پۆدری لە دەم و چاوی هەڵس و ئینجا ڕووی کردەوە من و بە شادیەکەەوە وتی ڕۆڵە من شکرم بەوەی کە ماوم چی ماوە لە خۆ ڕازاندنەوە کوڕم لە ماوەیەکی زۆر کوردا وەکو جارانمان لێهاتەوە و هەموو هۆگری یەکتر بووینەوە و ئیتر خەمم لە دڵا نەما. خۆی دەیزانی ئیتر ئێمە ئەو منداڵەی جاران نین کە دەبێ پێمان بوترێ وا بکەن و وا مەکەن. ئەمەش ئەوەندەی تر لە لای هەردووکمان خۆشەویستتری دەکرد. کە دەچووین بۆ گەشتە هونەرییەکان خۆی ئازووقە و خواردن و شتومەکی دەکڕی، هەر بچوایەتە بازاڕ هەرگیز ئەوەی لەبیر نەدەکرد هەندێ گوڵ بکڕێ. چونکە تەنانەت لە ئەوپەڕی دەستکورتیشماندا ئەو بایی پەنییەک گوڵی لەگەڵ خۆیدا هەر دەهێنایەوە، جارجارە هەر لە خۆیەوە پەردەیەکی ماتی بەسەر دەموچاودا دەهات و خەم دایدەگرت. ئەو کاتانەی خەم دایدەگرت، زۆرتر لە میوانێک دەچوو، نەک دایکێک. پاش مانگێک گەڕایەوە لەندەن تاوەکو خۆی وتی، ئەم مەسرەفە زۆرەمان لەسەر لاچێ و بۆ گەڕانەوەشمان جێ و ڕێیەکی ئامادەمان هەبێ. هەمان ئەپارتمانی سەر دوکانی کابرای دەلاکی گرتبووەوە و هەندێ ڕایەخ و کورسی و مێزیشی بە قیست بۆ کڕیبوو. ژوورەکانی خۆشی و دڵگیری خانووە سێ ڕوویەکەی پێشوومانی نەبوو، بەڵام ئەم بە زەوق و دەستڕەنگینی خۆی کردبووی بە بەهەشت. لە گەشتی سێیەمماندا بووین، نامەیەکیمان پێ گەیشت کە تێیدا نووسیبووی کەوا لویسی زل دایکم مردووە. حوکمی قەدەریش وابوو کە لە هەمان کارگەی لامبێت دا بمرێ کە ئێمەی تێخرابووین لویس تەنها چوار ساڵ پاش مردنی باوکم ژیە گوڕە بچکۆڵەکەی بە هەتیوی لە پاش بەجێما و ئەویش نێرا بۆ قوتابخانەکانی هانوێڵ کە لە کاتی خۆیدا من و سێدنی بۆ نێردراین دایکم نووسیبووی کەوا چووە بۆ ئەوێ و سەری لە کوڕەکە داوە و خۆی پێ ناساندووە، هەروەها باسی من و سێرنیشی بۆ کردبوو، باسی ئەوەشی بۆ کردبوو کە ئێمە هەردووکمان ماوەیەک لە شەقامی کینگدگتن لەگەڵ ئەو دایک و باوکیدا ژیاوین، چونکە ئەو کاتە تەمەنی هەر چوار ساڵ دەبوو، تەنانەت لە بابەت باوکیشمەوە شتێکی وای نەزانیبوو، هێشتا تەمەنی دە ساڵان بوو بە ناوی دایکیەوە لە قوتابخانە ناونووس کرابوو، وەکو دەردەکەوت لە دایکیەوە هیچ خزمێکی نەبوو. دایکم بە درێژی باسی بۆمان کردبوو. نووسیبووی تا بڵێی منداڵێکی جوانی ڕەزا سووکی لە سەر خۆی شەرمنۆکە و هەمیشە فیکری مەشغوڵە. کیسەیەک نوقڵ و چکلێت و هەندێ پرتەقاڵ و سێوی بۆ بردبوو، پێی وتبوو کە بە ڕێک و پێکی و بەردەوام سەری لێ دەدا. من دڵنیام، دڵنیام دایکم وەعدەی خۆی بە باشی بە جێ هێناوە، تا خۆشی دیسانەوە نەخۆش کەوتبوو و دیسان نێررابووەوە بۆ نەخۆشخانەکەی. کێن هێڵ. ئەم نەخۆش کەوتنەوەیەی کۆستێکی یەکجار گەورە بوو. هیچمان نەمانزانی چۆن و کەی نەخۆش کەوتبۆوە، جگە لە نامەیەکی ڕەسمی دادگا. ساڵی ژیانی بە خۆشی و بە ئارامی لە ناو گوڵدا و لەبەر خۆرەتاو ڕابوێرێ و بە چاوی خۆی ببینێ کوڕەکانی پێگەیشتوون و خوا ناوبانگ و سامانێکی ئەوتۆی پێ بەخشیوون کە گەلێ دوورترە لەوەی کۆترەی خەیاڵی ئەو هەرگیز پێی گەیشتبێ. گەڕاینەوە لەندەن و پاش ئەوە یەکسەر لەگەڵ کۆمپانیایەکی تردا رێککەوتم. ئەمە بە زیندووبوونەوەی خۆم دەژمێرم. کە گەیشتمە ئەم شانۆ نوێیە دڵم پڕبوو لە ترس. بەڕێوەبەری شانۆکە بردمی بۆ لای میستەر جیلێت ناوێک کە سەرۆکی کۆمپانیاکە بوو. ئەم بەیەک و دوو پێی وتم. حەزەکەی پێکەوە لە شەرلۆک هۆڵمزدا یاری بکەین؟ ئەمەم بەلاوە وەکو مزگێنییەکی گەورە بوو، بۆیە بێ پەنگانەوە بە پەرۆشە وتم، بەو پەڕی خۆشییەوە ئامادەم. سبەینێ کە هاتمەوە بۆ شەوێ و چووم بۆ سەر شانۆ بۆ پڕۆڤەکردن لە ناکاوە پەریەکم کەوتە بەر چاو. هەر پەری؟ نەخێر ئەگەر لە پەری جوانترم ببیستایە پەریم بە هیچ دادەنا. بەر لەوە ماری دۆرۆم نەبینیبوو بۆیە جوانییە بێ هاوتاکەی لەو ساتەیە ئەوها دڵی داخورپاندم. ئەوەندە جوان و ژیکەڵە بوو کە لە دڵی خۆمدا هەستم بە ڕق لێبوونەوەی دەکرد. بەڵێ. ڕقم لە لێوە قەیتانییەکانی و دانە سەدەف ئاساکانی و چەناگە خڕەکەی کە زیاتر لە سێوە لاسوورە دەچوو، قژە ڕەشە نەرمە قەنەوزییەکەی و چاوە مەڕییە گەشەکانی دەبۆوە. ڕقم لە هەڵسوکەوت و ڕەفتاری شیرینی دەبۆوە گە زیاتر لە پۆڕێک یان کۆترە باریکەیەکی بە نازی دەکرد. ئەمەیە ڕێوی دەمی بە بۆڵە ترێن نەدەگەیشت دەیوت تاڵە.